کاسێتی چوارەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە هەشتا و چوارەوە. دروستە لەو کاتانەدا بوو کە سوقرات لە شەقامەکانی ئاتێنیدا یا ئاتێندا دەگەڕاوە و لەگەڵ ئاتێنیەکاندا قسە و باسی دەکرد کەواتە ئەو بوژاندنەوەی دووبارە ئاکرۆپۆلیس و قەد بەرزکردنەوەی ئەم بینا بەرزانەی دەوروبەری خۆی بە چاوی خۆی دیوە. لە پشتەوەی من گەورەترین پەرستشگەی ئاتێن دەبینی کە ناوی پارتۆنە بە واتای شوێنی کچی شوونەکردوو. ئەم بینایە بۆیە بۆ بە پیرۆزکردنی ئاتێنە. خودای پارێزگاری ئاتین ساز کرا. لە تەواوی ئەم بینا مەزنە مەڕمەڕیەدا هێڵێکی ڕاست نییە، هەر چوار لاکەی خوارە کاڵبەرد زۆر قورس نانوێنێت. لەم ڕوەوە بە هەموو گەورەیی ئەم بینایە سووک دیاری دەدا، بە واتایەکی تر کاتێک سەیری دەکەیت تووشی هەڵەی چاو دەبیت. پایەکانیشی ئەندازەیەک خوارن بۆ ناوەوە ئەگەر هەر بەو جۆرە بڕۆنە سەرەوە لە ئاسماندا لە خاڵێکدا پێک دێن بە بەرزایی هەزار و پێنج سەد مەتر. لە پەرستگەکەدا هیچ شتێک بێجگە لە پەیکەرێکی دوانزە مەتری ئاتنە نەماوە. ئەم بەردە مەڕمەڕانە کە لە کاتی خۆیدا ڕوونتر بوون و لە شوێنێکەوە بە دووری شانزە کیلۆمەتر لێرەوە هاتوون یاخود هێنراون. سۆفیا زۆر تێڕاما ئایا ئەمە خودی فەیلەسووفەکە بوو کە لەگەڵیدا قسەی دەکرد؟ سۆفیا تەنیا یەک جار نیوە ڕوخساری ئەوی لە تاریکیدا و لە دوورەوە چاو پێکەوتبوو. ئایا ئەو هەر ئەو کەسە بوو کە ئێستا لە ئاکرۆپۆلیس وەستاوە؟ پیاوەکە لە تەواوی پەرستشگەکەدا دەگەڕا و کامێراکەش بە دوایەوە بوو. کاتێک گەیشتە بەردەمی تیشکی مانگ لە بەرامبەرەوە پیشانی دا. کامێراکە لەسەر هەیوانێکی کۆندا وەستا کە لە خوارووی یاڵی ئاکرۆپۆلیسدا بوو. پیاوی کڵاو بەسەر درێژەی بە باسەکانی دا و لە پشتیەوە شوێنی دیۆنۆسۆس بەرچاو دەکەوت. لەوە پێش باسی چارەنووسی ئیپیدۆسی شارەوانم کرد. تراژیدیای ئەو لە نووسینی سۆفۆکلیس بۆ یەکەمین جار لێرە بەرپا بوو. شانۆیی کۆمیدیاشیان لێرە بەرپا دەکرد، ناودارترین کۆمیدینووسی ئەو دەورە ئاریستۆفانس بوو کە شانۆیەکی سادەی ڕقاوی دەربارەی سوقرات نووسی و ئەوی بە گاڵتەجاری ئاتێن ناو برد. لە بەشی دواوەی دیوارە بەردینەکە شێوە کاری گەلێک بوو کە بۆ ئەکتەرەکان بە شێوەی پشتی مەیدانی شانۆ ساز کراوە. ئەم شوێنە بە ئێسکەنە ناو دەبەن کە بناغەی وشەی سێنە، وشەی، تێئاتریش لە وشەیەکی کۆنی یۆنانیەوە دێ کە بە مانای بینینە. بەڵام سۆفیا با بگەڕێینەوە بۆ لای فەیلەسوفەکان ئێستا باسی، پارێنتۆن، دەکەین. پیاوە کورتە باڵاکە بە دەوری پەرستەکەدا دەگەڕا و لە چەند پەرستشگەیەکی بچووکی تر لە بەشی ڕاستەوە ڕابورد. دوایی لە چەند قادرمەیەکەوە لە نێوان چەند پایەی بەرزەوە هاتە خوار. گەیشتە کۆتایی ئاکرۆپۆلیس و لەسەر بەرزاییەک وەستا و بە دەست هێمای بۆ ئاتێن کرد. ئەم بەرزاییە کە لەسەری وەستاوین ناوی، ئاریۆ پاگۆسە، دادگای باڵای ئاتین لێرە دادەنیشت و دادی کێشەکانی دەکرد. سەدان ساڵ دوای ئەوە، پۆڵس، هاوڕێی عیسا لەم شوێنەدا وەستا و وتاری دەربارەی عیسا و ئایینی مەسیح بۆ خەڵک پێشکەش کرد. لە شوێنێکی تردا وتارەکانی باس دەکەین لە لای چەپەوە، دەتوانین ئاسەواری مەیدانی ئاتێن ببینین. بێجگە لە پەیکەری هیفایستۆس خودای ئاسنگەران، تەنیا چەند لەتێکی مەڕمەڕی بەجێ ماوە، ئێستا بڕۆینە خوارەوە. دوای چەند خولەکێک سەری لەناو شوێنەواری وێرانە کۆنەکان دەرهێنا و پەرستشگەی مەزنی ئاتنە لەسەر ئاکرۆپۆلیس لە سەرووی هەموانەوە لەسەر شاشەی تەلەفزیۆنەکە سەری لە ئاسمانە دا. پیاوەکە چاوی بڕیە کامێراکە وتی. لە مەیدانی کۆنی ئاتێندا دانیشتووین. بیر ناکەیتەوە کە ئێرە وێنەیەکی هەست بزوێنی هەیە؟ مەبەستم دیمەنی ئەمڕۆیە. ڕۆژگارێک دەوری ئەم مەیدانە پەرستشگەی مەزن و خانەی داد و دەزگای دەوڵەتی، دوکان، تەلاری مۆسیقا و تەنانەت بینایەکی مەزنی گەورەی لێ بوو. ئەمانە هەمووی بە دەوری ئەم مەیدانەوە بوون شوێنێکی کراوەپان و بەرین، تەواوی شارستانیەتی ئەوروپا لەم شوێنە پەیدا بوو. وشەهایەکی وەکو سیاسەت و دیموکراسی، ئابووری و مێژوو و ژینگەناسی و فیزیا، بیرکاری و عەقڵانییەتی کردار و دەروونناسی، فیکر و ژیاری و دەوڵەت، جێماوەی کۆمەڵێکی بچووکە کە ژیانی خۆیان لە دەوری ئەم مەیدانەدا بردۆتە سەر. ئێرە شوێنێکە کە سوقرات زۆربەی کاتی گفتوگۆی لەگەڵ خەڵکدا لێرە خستە کار. لەوانەیە چاوی بە پیاوێک دەکەوت کە گۆزەیەکی ڕۆنی زەیتوونی لەسەر شان بوو، یاخود لە گفتوگۆیەکی چڕدا لەگەڵ پیاوێکی تر بوو و پرسیاری فەلسەفی لێ دەکرد، کە کۆیلە و خاوەنخوان عەقڵێکی یەکسانیان بوو. لەوانەشە لە باسێکی قووڵدا لەگەڵ هاوڵاتییەک بووبێ، یان بە هێواشی لەگەڵ شاگردە لاوەکەی قسەی دەکرد. بیر بکەرەوە سەیر نییە؟ ئێمە ئێستایش باس لە فەلسەفەی سوقرات و ئەفلاتوون دەکەین، بەڵام ئەگەر مرۆڤ خۆی ئەفلاتوون یا سوقرات بێت شتێکی ترە. ئەمە لە بیری سۆفیاشدا زۆر سەیر بوو، بەڵام ئەوەش بە لایەوە سەیر بوو کە فەیلەسووفێک لە ڕێگای شریتی فیدیۆوە، لە ڕێگای سەگێکەوە کە نامەی بۆ دەیەنا، قسەی لەگەڵ دەکرد. پیاوەکە لەسەر بەردێکی مەڕمەڕ دانیشتبوو، هەستا و بە هێواشی وتی. سۆفیا، دەمویست هەر لێرەدا تەواوی بکەم. دەمویست جێماوەکانی مەیدانی کۆنی ئاتێنت پیشان بدەم. بەڵام دڵنیات نیم کە بە باشی هەستت پێ کردبێت. ئەم شوێنە لە کۆندا چەندە مەزن بووە، بۆیە پێم باشە تۆزێک زۆرتر بڕۆم. ئەڵبەتە ئەمە زۆر نائاساییە، دڵنیام کە دەتوانم بڕوات پێ بکەم کە ئەم باسە لە نێوان خۆماندا دەمێنێتەوە، بەڵام گۆشەیەکی بچووکە بەسە. هیچی تری نەوت ماوەیەکی زۆر وەستا و سەیری کامێراکەی کرد، هەر بەو جۆرە کە وەستابوو، چەند بیناییەکی بەرز لە وێرانەکانەوە سەریان دەرهێنا. دەستێکی سیحری تەواوی بینا کۆنەکانی سەر لەنوێ دروست کردەوە و سۆفیا، ئاکرۆپۆلیس و بیناکانی تری دەوری مەیدانەکەی لە وێنەکەدا دی. بەڵام هەموویان نوێ و زێڕین و پڕ شەوق بوو. خەڵک بە جلوبەرگی جۆراوجۆرەوە لە مەیدانەکەدا دەگەڕان، بەشێک شمشێریان لە ناوقەد بەستبوو. بەشێک گۆزەیان بەسەرەوە بوو، یەک کەسیش لە نێوانیاندا چەند لاپەڕەیەکی لوولکراوی لەژێر باڵدا بوو. سۆفیا مامۆستای فەلسەفەکەی خۆی ناسیەوە، ئێستاش کڵاوە شینەکەی بە سەرەوە بوو. بەڵام وەکو ئەوانی تر جلوبەرگی پۆشی بوو. بەرەو سۆفیا هات سەیری کامێراکەی کرد و وتی ئاوا باشترە. ئێمە ئێستا لە یۆنانی کۆنین. سۆفیا پێم خۆش بوو تۆ خۆت بێیت بۆ ئێرە. ئێمە لە ساڵی چوار سەد و دوو پێش زایین داین دروست سێ ساڵ پێش لە مردنی سوقرات. هیوادارم نرخی ئەم دیدارە تایبەتە بزانیت چون بە کرێ گرتنی کامێرا زۆر سەخت بوو. سۆفیا سەری لە گێژەوە هات و ئەم پیاوە سەیر و سەمەرە چۆن توانی لە ناکاو بچێتە دوو هەزار و چوار سەد ساڵ لەمەوبەر. ئەم دیمەنانەی لە دەورانێکی ترەوە کە بە تەواوی جیاوازە چۆن هەڵگرتووە. لەو دەورانەدا خۆ فدیۆ ڤیدیۆ نەبووە. لەوانەیە ئەمە فیلمی سینەمایی بێت. بەڵام ئەم بینا مەڕمەڕانە هەموویان لە ڕاستی دەچوون. ئەگەر تەواوی ئەم مەیدانە و ئاکرۆپۆلیس تەنیا بۆ دروستکردنێکی تاکە یەک فیلم سەر لەنوێ دروستکرابێتەوە زیاتر لە چەند ملیۆن دۆلار خەرج هەڵدەگرێ. ئەم هەموو خەرجە تەنیا بۆ ناساندنی ئارتین بە سۆفیا. پیاوی کڵاو بەسەر دیسانەوە سەیری سۆفیای کرد وتی، ئەو دوو پیاوە لەو سوچەدا دەبینی؟ سۆفیا پیاوێکی بە تەمەنی لە جلوبەرگێکی کۆن و پەرپوت دادی، ڕیشێکی زۆر و ناڕێک و لوتێکی پان و کورت، چاوانێکی تیژ و ڕوومەتێکی بەرزی بوو. لاوێکی باڵا جوان لە پەنایدا وەستابوو. ئەوان سوقرات و ئەفڵاتون بوون، دەمەوێت تۆیان پێ بناسێنم. فەیلەسوفەکە چوو بۆ لایان کڵاوەکەی لەسەری لابرد و شتێکی بەوان وت کە سۆفیا تێنەگەیشت. لەوانەیە زمانی یۆنانی بێت. دوایی سەیری کامێراکەی کرد و وتی، بەوانم وت کە تۆ کچێکی نەرویژیت و زۆرت پێخۆشە کە پێیان بناسرێیت. بۆیە ئەفلاتوون چەند پرسیارێک دەداتێ کە بیریان لێ بکەیتەوە، بەڵام دەبێت بە پەلە بەڵام دەبێت پەلە بکەین تاکو پاسەوانەکان نەمانبینن. پیاوە لاوەکە هاتە پێش و چاوی بڕییە کامێراکە. سۆفیا زۆر هەراسان بوو. پیاوەکە بە دەنگێکی ئارام و شێوازێکی بیانی وتی بەخێر بێیت بۆ ئاتین. سۆفیا ناوی من ئەفڵاتونە و ئێستا چوار مەشقی فیکری بە تۆ دەم. یەکەم دەبێ بیر بکەیتەوە کە وەستای شیرینی چۆن دەتوانێ پەنجا شیرینی هاوشێوە دروست بکا. دوایی لە خۆت بپرسە بۆچی هەموو ئەسپەکان لە یەکتر دەچن. دوایی بڕیار بدە کە ئایا ڕۆحی مرۆڤ هەمیشەییە، لە کۆتاییدا کە دەبێ بڵێیت کە ئایا عەقڵی ژن و پیاو یەکسانە، سەرکەوتوو بیت. چیتر دیمەنەکە لەسەر شاشەی تەلەفیزیۆنەکە سڕایەوە، سۆفیا شریتەکەی پاش و پێش کرد، بەڵام شتێکی تری تیا نەبوو. سۆفیا هەوڵیدا بیر لەو شتانە بکاتەوە کە دیویەتی، بەڵام ئەوەندەی کە بیری دەکردەوە فیکرێکی تری دەهاتە ناو مێشکی. لە سەرەتاوە زانیبووی کە مامۆستای فەلسەفەکەی مرۆڤێکی نائاساییە، بەڵام وانەیەک کە هەموو یاساکانی سروشت هەڵبوەشێنێتەوە ئەندازەیەک زێدەڕۆییە. ئەو دوو پیاوە کە لەسەر وێنەکەدا بوون ئایا بە ڕاستی سوقرات و ئەفلاتوون بوون؟ ئەڵبەت کە ئەوان نەبوون. ئەمە چیتر نەگونجاوە بەڵام ئەوان خۆ فیلمی کارتۆنیش نەبوون. سۆفیا شریتەکەی لە ئامێری ڤیدیۆکە دەرهێنا و بە خێرایی چووە هۆدەکەی خۆی، شریتەکەی نایە پاڵ خشتەکانی لیگۆ لەناو تاقمی کۆمیدەکەیدا. بە هێواشی خۆی خستە سەر تەختەکەی و خەون بردیەوە. چەند کاژمێرێک دوای ئەوە دایکی هات بۆ هۆدەکەی بە ئارامی سۆفیای بزواند و وتی، سۆفیا نەخۆشی؟ بۆچی بە جلوبەرگەوە خەوتووی؟ سۆفیا بە دەم خەوەوە منگە منگێکی کرد و وتی، چووبووم بۆ ئاتێن، ئەمەی وت و دیسانەوە چووەوە خەو. ئەفلاتوون، ئاواتی گەڕانەوە بۆ هەرێمی ڕۆح. بەیانی ئەو ڕۆژە سۆفیا بە شێواوی لە خەون بەربوو. چەند خولەکێک لە کاتژمێر پێنج تێپەڕی بوو، بەڵام ئەو هۆشیار بوو. لەسەر تەختەکەی دانیشت، بۆچی جلوبەرگی لەبەر دابوو؟ هەموو شتەکە ناتەوەیادی چووە سەر کورسییەک و سەرکۆمیدەکەی سەیر کرد. بەڵێ، شریتێکی ڤیدیۆی لێ بوو. کەواتە خەونی نەدیوە لانیکەم هەمووی خەون نەبووە. بەڵام سوقرات و ئەفلاتوونی بە درووستی نەدیبوو. ئاه بەسە. چیتر تاقەتی نەبوو بیری لێ بکاتەوە. لەوانەیە دایکی ڕاست بکا لەوانەیە ئەم ڕۆژانە عەقڵی لەدەست دابێت بەر حاڵ ئیتر خەوی نەدەهات دەبێت بچێت بزانێ سەگەکە نامەی تازەی نەیەناوە سۆفیا بە هێواشی چووە نهۆمی خوارەوە و پێڵاوە وەرزشیەکانی لە پێ کرد و چووە دەرەوە ڕووناکێکی ئارام باخچەکەی یا باخکەی لە خۆ گرت بوو پەلەوەرەکان ئەوەندە بە خێرایی جریوە جیویان دەکرد کە سۆفیا پێکەنین دایگرت شەونمی بەربەیان وەکو دەنکی بلور لە چیمەنەکەدا درەوشایەوە. بۆ جارێکی تر لە سەمەرەی جیهان سەری سوڕما. ناو حەشارگەکە نمێکی ساردی هەبوو. ڕیشەیەکی بە دەست پاک کردەوە و لەسەری دانیشت و بیری هاتەوە کە ئەفلاتون چەند پرسیاری دایە کە وەڵامی بداتەوە. پرسیاری یەکەم ئەوە بوو کە شیرینی ساز چۆن دەتوانێ پەنجا شیرینی هاوشێوە دروست بکا؟ سۆفیا دەبوایە بە وردی بیر بکاتەوە چونکە کارێکی ئاسان نەبوو. دایکی هەر کاتێک کە شیرینی دروست دەکرد هەرگیز زۆر لێک نەدەچوون. بەڵام دایکی خۆ شیرینی ساز نییە. بەڵام دایکی خۆ شیرینی ساز نییە. جاری وابوو بە جۆرێک چێشتخانەکەیە شێوان کە دەڵێی کارەساتێک ڕووی داوە. تەنانەت ئەو شیرینیانەشی کە لە شیرینخانە دەیکڕن بە تەواوی لێک ناچن، هەر دانەی بە ئەندازەیەک دەردات. بزەیە کاتە سەر لێوی سۆفیا هاتە یادی کە ڕۆژێک لەگەڵ باوکیدا بۆ شتکڕین چوون بۆ بازاڕ و دایکی لە ماڵەوە بۆ شەوی جەژن شیرینی دروست دەکرد. کاتێک لە بازاڕ گەڕانەوە چاویان بە چەند شیرینییەک لە شێوەی مرۆڤدا کەوت. ئەمانە کەموکوڕییان بوو بەڵام لە لایەکەوە لە یەک دەچوون. هۆی چی بوو؟ دایکی بۆ تەواوی ئەمانە کەڵکی لە یەک قاڵب وەرگرتبوو. سۆفیا لە یادهێنانەوەی ئەم یادەوەرییە خۆشحاڵ بوو، کە پرسیاری یەکەمی بە وەڵام درا و ژماردوو خستییە کەنار. ئەگەر شیرینیساز پەنجا شیرینی هاوشێوە دروست دەکا، بەهۆی کەڵک وەرگرتن لە یەک قاڵبەوەیە، ئەمە ئەم پرسیارە. پاشان ئەفلاتوون وتبووی بۆچی ئەسپەکان هەموویان هاوشێوەن؟ سۆفیا بیری کردەوە کە وا نییە، تەنانەت دوو ئەسپ هاوشێوەی یەک نین، هەر وەک مرۆڤ. خەریک بوو لەم پرسیارەش لابدا کە بیری کردەوە دەربارەی شیرینییەکان چی بە مێشکیدا هاتووە. هیچ کام لەوانە بە تەواوی هاوشێوەی یەکتر نەبوون. بەشێکیان ئەستوور بوون چەند دانەیەکیان سووچێکی بڕابوو، بەو جۆرەش هەموو کەسێک دەیتوانی بڵێ کە لە لایەنێکەوە هەموویان یەکسانن. لەوانەیە مەبەستی ئەفلاتوون ئەوە بێ کە بۆچی ئەسپ بە ئەسپی دەمێنێتەوە؟ بۆچی حەیوانێک دوو ڕەگەزی تێکەڵاو نییە، بۆ نموونە ئەسپ و بەراز؟ ئەگەرچی بەشێک لە ئەسپەکان بە ڕەنگی ورچ قاوەیین و بەشێکیان وەکوو بەرخ سپین، بەڵام هەموویان شتێکی هاوبەشیان هەیە. سۆفیا لە تەمەنی دا نەیدیبوو کە ئەسپێک شەش یا هەشت پێی هەبێت. بەڵام بێشک ئەفڵاتوون مەبەستی ئەوە نەبوو کە ئەسپەکان هاوشێوەن بەهۆی ئەوەی ئەوەیە کە بە یەک قاڵب دروست بوون. پرسیاری سێیەمی ئەفلاتوون بە ڕاستی سەخت بوو، ئایا مرۆڤ ڕۆحێکی هەمیشەیی هەیە؟ سۆفیا وەڵامی ئەم پرسیارەی نەدەزانی، شتێک کە ڕوون بوو ئەوە بوو کە یا جەستەی مرۆڤ دەسووتێن یاخود ژێرگڵی دەخەن. ئەوە بوو کە یا جەستەی مرۆڤ دەسووتێنن یاخود ژێرگڵی دەخەن. کەواتە داهاتوویەکی نییە. ئەگەر ڕۆحی مرۆڤ هەمیشەیی بێ دەبێت قەبووڵی بکەین کە مرۆڤ خاوەنی دوو بەشی جیاوازە، یەکیان جەستەیە کە دوای ساڵانێک پەرپووت دەکەوێت. هەروەها ڕۆح کە سەربەخۆیە و کاری بەسەر چۆنیەتی جەستەوە نییە. دایە گەورەی ڕۆژێک وتبووی هەست دەکات تەنیا جەستەی پیر بووە و خۆی هەر وەک کچێکی لاو ماوەتەوە. بیری کچی لاو پرسیاری کۆتایی هێنایە فکری سۆفیا. ژن و پیاوەکان عەقڵێکی یەکسانیان هەیە؟ دڵنیا نەبوو. دەگەڕێتەوە بۆ ئەوەی کە مەبەستی ئەفلاتوون لە عەقڵ چییە. وتەی مامۆستای فەلسەفەکەی وەبیر هاتەوە، سوقرات وتبووی، ئەگەر مرۆڤەکان عەقڵی خۆیان بخەنە کار هەموویان دەتوانن لە ڕاستینە یا لە ڕاستییە فەلسەفییەکان تێبگەن. هەروەها وتبووی، نۆکەر بە ئەندازەی ئەربابەکەی عەقڵی هەیە. شکی تێدانەبوو کە سۆقرات ژن و پیاو بە خاوەنی یەک عەقڵ دەزانێ. دانیشتبوو فیکری دەکردەوە کە لەناکاو خشپە خشپێک لە پەرژینەوەکە هە لە پەرژینەکە هات و دوای تۆزێک سەگی موزەرد خۆی کرد بە حەشارگەکەدا. پاکەتێکی گەورەی بەدەمەوە بوو سۆفیا هاواری کرد هێرمس بە جێی بێڵە. هێرمس پاکەتەکەی خستە کۆشی سۆفیا و سۆفیا سەر و ملی سەگەکەی دەست پیا هێنا. کوڕی چاک هێرمس. سەگە کە خەوت و ڕێگەی دا سۆفی دەستی پیا بێنێ. دوای تۆزێک هەستا و چۆن هاتبوو هەر وەهایش گەڕایەوە. سۆفیا پاکەتەکەی لە دەست دابوو و لەگەڵ سەگەکەدا لە ناو پەرژینەکەوە خۆی کێشایە دەر و لە باخەکە چووە دەر. سەگەکە بەرەو کەناری دارستانەکە دەڕۆیشت و سۆفیا چەند مەتر لە دوایەوە هەڵدەهات. هێرمس دوو جار ڕووی وەرگێڕاند و وەڕاندی، بەڵام سۆفیا دەستی هەڵنەدەگرت. ئەمجارە بڕیاری دابوو مامۆستاکەی پەیدا بکا، تەنانەت ئەگەر تا ئاتێنیش هەڵبێ. سەگەکە خێراتر هەڵدەهات و لەناکاو خۆی کرد بە ڕێگەیەکی باریکدا و سۆفیا هەر بە دوایدا ڕۆیشت. دوای چەند خولەکێک سەگەکە وەرگەڕا و بەرامبەری سۆفیا دەستی کرد بە وەڕین. بەڵام سۆفیا نەدەوەستا ئەم دەرفەتی قۆستەوە بۆ ئەوەی دوورکەوتنەوەکەی نزیک بکاتەوە. هێرمس وەرگەڕایەو بە خێرایی لە جادەکەوە سەرەوخوار بۆوە. سۆفیا زانی کە هەرگیز پێی ناگات وەستاو ماوەیەک کە دەڵێیت تەمەنێک درێژەی کێشا لە شوێنی خۆی نەبزواو گوێی لە دوورکەوتنەوەی سەگەکە گرت. ئەو کاتە بێدەنگی هەموو شوێنێکی گرتەوەو لە شوێنێکی تەختدا لەسەر بنکەدارێک دانیشت. پاکەتەکەی لەدەستدابوو کردیەوە چەند لاپەڕەیەکی تایپ کراوی تێدابوو دەری هێناو دەستی بە خوێندنەوەیان کرد زانستگەی ئەفڵاتون. سۆفیا لەو کاتە خۆشەی پێکەوە ڕامان بوار سپاست دەکەم مەبەستم ئاتێنە من ئێستا خۆم بە تۆ ناساندووە و لەگەڵ ئەفڵاتونیشدا ناسراویت پەیدا کرد باشترە زوو بچینە سەر کارەکەمان ئەفڵاتوون چوار سەد و بیست و هەشت بۆ دوو بۆ سێ سەد و چل و حەوت ی پێش زایین تەمەنی بیست و نۆ ساڵ بوو کە سوقرات قاپی شەوگەرانی خوارد لە ماوەیەک لەوە پێش ببووە شاگردی سوقرات و دادگایی کردنی سوقراتی بە چاوی خۆی دیبوو ئەو ڕاستیەی کە ئاتین پاکترین هاوڵاتی خۆی ناچار بە مردن کرد کاریگەرییەکی قووڵی لەسەر دانا و ڕێگای تەواوی هەوڵەکانی فەلسەفەیی بۆ دروست کرد. مردنی سوقرات بۆ ئەفلاتوون نموونەیەکی دیار بوو لە دژبوون و جیاوازی، کە دەتوانێت لە کۆمەڵگەی ئێستا و کۆمەڵگەی ڕاستەقینەدا ڕوو بدات. یەکەمین کاری ئەفلاتوون لە شوێنپێی فەیلەسووفدا بڵاوکردنەوەی بەرگریکردنی سوقرات لە خۆی بوو، کە لە دادگادا پێشکەشی کردبوو. ئەڵبەت لە بیرت دێ کە وتمان سوقرات بە پێچەوانەی کەسانی پێش خۆی هەرگیز شتێکی نەنووسی. کێشەی ئێمە ئەوەیە کە زاناکانی پێش لە سوقرات شتێکی زۆریان لە دوای خۆیان بە جێ نەهێشتووە. بەڵام دەربارەی ئەفڵاتوون مەزەندە دەکرێ هەموو کارە گرنگەکانی پارێزراوە. ئەفڵاتوون جگە لە بەرگری نامەی سوقرات چەند وتارێک و نزیکەی بیست و پێنج وتووێژی فەلسەفی نووسیوە. هۆی مانەوەی ئاسەواری ئەفلاتوون تا ڕادەیەکی زۆر دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەفلاتوون زانستگەی فەلسەفەی خۆی لە باخێکدا لە نزیک ئاتین بەرپا کرد و ئەوێی بە یادی پاڵەوانی ئەفسانەیی یۆنان ئاکادیمۆس ئاکادیمیا ناونا. لەو بەروارەوە هەزاران ئاکادیمیا لە سەرتاسەری جیهاندا دامەزرا. ئێمە ئێستا باس لە کەسی ئەکادێمێک دەکەین. لە زانستگەی ئەکادیمیای ئەفلاتووندا وانەی فەلسەفە و بیرکاری و وەرزش و هەتا دوایی دەوترایەوە. لە زانستگەی ئەفلاتووندا وتووێژی زۆر چڕ و پڕ گرنگی پێ دەدرا. کەواتە هەڕەمەکی نەبوو کە نووسراوەکانی ئەفلاتوون بە شێوەی وتووێژ دەردەهات. هەمیشە ڕاست و دروست، هەمیشە جوان و ڕازاوە، هەمیشە چاک. لە سەرەتای ئەم باسەدا وتمان کە باشە بزانین بەرنامەی ئەم زانایە یاخود زانایانی تر چی بووە. ئێستا دەپرسم ئەفلاتوون بایەخی بە چ باسێک دەدا؟ بە شێوەی کورتکراوە دەشێت بڵێین ئەفلاتوون لە هەوڵی پەیداکردنی ئەو شتانەدا بوو کە لە لایەکەوە نەگۆڕ و هەمیشەیی و ڕوون و لە لایەکی ترەوە لە گۆڕاندا بوون. دروست وەکو زانایانی پێش سوقرات بینیمان کە چۆن سوقرات و سۆفستاییەکان گرنگی خۆیان لە باسە سروشتیەکانەوە خستە سەر کێشەکانی پەیوەندار بە مرۆڤ و کۆمەڵگاکەی سەرەڕایەوە هەم سوقرات و هەم سۆفستاییەکان بە واتایەک گیرۆدەی پەیوەندی شتە نەگۆڕەکان و شتە گۆڕاوەکان بوون ئیشتیای ئەوان لەم باسە پێوەندی بە کرداری مرۆڤ و ئامانجەکان و سەربوون و نرخەکانی کۆمەڵگاوە بوو زۆر بە کورتی سۆفستاییەکان پێیان وابوو واتای ڕاست و ناڕاست لە هەرێمێکەوە بۆ هەرێمێکی تر، لە جێگایەکەوە بۆ جێگەیەکی تر دەگۆڕێت. کەواتە ڕاست و ناڕاست شتێکی گۆڕاو و لە ڕابووندایە. بەڵام سوقرات بە هیچ شێوەیەک ئەمەی وەرنەدەگرت و پێی وابوو ڕاست و ناڕاست ڕوانینێکی هەمیشەیی و نەگۆڕی هەیە. لەو ڕۆوە کە عەقڵی مرۆڤ هەمیشەیی و نەگۆڕە کەواتە دەتوانین بە کەڵک وەرگرتن لە عەقڵی ئاسایی خۆمان دەست بەسەر ئەم پێوانانەدا بگرین. سۆفیا، تێدەگەیت چی دەڵێم؟ ئەو کاتە ئەفڵاتوون دەردەکەوێ. ئەو لە فیکری شتانێکدا بوو کە هەم لە سروشتدا و هەم لە باسی کرداری مرۆڤ و کۆمەڵگەکەیدا هەمیشەیی و نەگۆڕە. ئەم باسە بۆ ئەفڵاتوون گرنگ بوو. هەوڵیەدا دەست پەیدا بکا بە ڕاستی و هەمیشەیی و نەگۆڕ. ئەگەر ڕاستیت بوێت، ئێمە هەر بۆ ئەو مەبەستە فەلسەفەمان دەوێت نەک بۆ شتانێکی ڕۆژانە و ئاسایی. لەوانەیە بەوهۆیەوە بێت کە لەلای هەموو کەس خۆشەویست نین. فەیلەسوفان تێدەکۆشن کێشە نەشیاوەکانی ڕۆژانە لەبیرکەن و ئێمەش ڕابکێشن بۆ لای ئەو شتانەی کە هەمیشەیین، ڕاست و دروستن، جوان و ساکار و چاکن. بەم شێوە دەتوانین چاوێک بەسەر ڕێبازە سەرەکیەکانی بەرنامەی کاری فەلسەفەی ئەفڵاتوندا بخشێنین. بەڵام دەبێت هەنگاو بە هەنگاو بڕۆینە پێش و ئێمە لە هوڵی تێگەیشتن لەم مێشکە لە سەرووی باوەڕداین. مێشکێک کە لەسەر فەلسەفەیی دوایی ئەوروپادا کاریگەری قووڵی هەبوو. دنیای گومان و خەیاڵ. ئێمپێدۆکس و دیمۆکریتۆس هەردووکیان بایەخیان دایە ئەم باسە کە ئەگەرچی لە جیهانی سروشتیدا هەموو شتێک لە ڕابووندایە بەڵام بێشک شتێکیش هەیە کە هەرگیز ناگۆڕێت چوار هەوێنی سەرەکی یا ئەتۆمەکان ئەفڵاتوون ئەم باسەی وەرگرت بەڵام بە شێوازێکی بە تەواوی جیاواز ئەفڵاتوون بڕوای وابوو کە هەر شتێکی هەستپێکراو لە سروشتدا لە ڕابووندایە کەواتە هەوێنێک نییە کە نەشکێت تەواوی شتەکانی جیهانی مادی لە مادەیەک دروست بووە کە لە درێژایی زەماندا دەسوێتەوە و دەپووکێت. بەڵام شتانێک کە لە قاڵب یاخود هەمیشەبووندا دروست بوون هەمیشەیی و نەگۆڕن. تێگەیشتی؟ بڕوا ناکەم سۆفیا. بۆچی ئەسپەکان هەموویان یەکسانن؟ لەوانەشە تۆ بیر دەکەیتەوە کە یەکسان نین. سۆفیا، بەڵام یەک شت هەیە کە هەموو ئەسپەکان هەیانە، شتێک کە بەهۆیەوە دەتوانین ئەوان بە ئەسپ بزانین. یەک ئەسپ بێشک گۆڕایە. پێدەچێ پیر و پێشکاو بێت. نەخۆش بکەوێت و بمرێت. بەڵام ڕوخساری ئەسپ هەمیشەیی و نەگۆڕە. کەواتە لە بڕوای ئەفلاتووندا شتێک کە هەمیشەییە هەوێنی ماددەی سەرەتایی جێی ئاماژەی ئەمپیدۆکلۆس و دیمۆکریتۆس نییە. مانای وتەکانی ئەفلاتوون نموونەهایەکی هەمیشەیی و نەگۆڕە، نموونەهایەکی پڕ مانا و تاقانە کە تەواوی شتەکان لە ڕوویەوە دروست بوون. با وا باس بکەین زانایانی پێش لە سوقرات تا ڕادەیەک پێناسەیەکی باشیان بۆ ئاڵوگۆڕەکانی سرووشت کردەوە بێ ئەوەی کە بەڕاستی بڕوایان بە گۆڕان هەبێت. بە بڕوای ئەوان لە سرووشتدا مادەهایەکی زۆر ورد و هەمیشەیی و نەگۆڕ هەن کە ناشکێن و دابەش نابن. تا ئێرە دروستە. بەڵام سۆفیا ئەوان پێناسەیەکی ژیرانەیان بۆ ئەوە نەبوو کە مادە زۆر وردەکان بۆنموونە کاتێک بەشەکانی سازندەی یەک ئەسپن چۆن دەتوانن لەناکاو دوای چوار سەد پێنج سەد ساڵ پێکەوە بلکێن و خۆیان بە شێوەی ئەسپێکی نوێ دەربهێنن یان هەر بەوجۆرە ببنە حەیوانهایەکی تر. خاڵی جێی سەرنجی ئەفلاتوونەوە بوو کە بۆچی ئەتۆمەکانی دیمۆکریتۆس و هەرگیز ناتوانن بە شێوەی حەیوانێکی تر دەربێن، هەر ئەوە بوو کە فیکرە فەلسەفییەکان لە ئەفلاتووندا زەق بۆوە. ئەگەر تێگەیشتبێتی چی دەڵێم، دەتوانی چەند دێڕی دوایی نەخوێنیتەوە. بەڵام من مەبەستم ڕوون دەکەمەوە پاکەتێکی گەورەی پڕ لە لیگۆت هەیە و ئەسپێکی پێ دروست دەکەی دوایی لێکیان جیا دەکەیتەوە و خشتەکان دەخەیتەوە ناو پاکەتەکەی خۆی دوایی هەرچەندە پاکەتەکان بە یەکدابدەی ئەسپێک دروست نابێ چۆن دەکرێ خشتەکانی لیگۆ یەکتر وەناسن و دیسانەوە ئەسپێک دروست بکەنەوە سۆفیا دەبێت ئەسپەکە سەر لە نوێ دروست بکەیتەوە هۆی ئەوەی کە دەتوانی ئەسپەکە دروست بکەیتەوە ئەوەیە کە وێنەیەک لە ئەسپ لە مێشکتدایە. ئەسپی لیگۆ لە ڕووی نموونەیەکەوە دروست دەکرێت کە نەگۆڕە و لە ئەسپێکەوە بۆ حەیوانێکی تر دەرنایەت. پەنجا شیرینی هاوشێوە لە بیرت ماوە؟ وای دابنێین تۆ بە مانگێکی دەستکرد لە ئاسماندا دێیتە خوارەوە، لە تەواوی تەمەنتدا شیرینیت نەدیوە. لە کەناری دوکانێکی شیرینی ئیشتیاهێنەرەوە دەڕۆیت و لەوێ پەنجا شیرینی هاوشێوە دەبینی. ئەڵبەت بە لاتەوە سەیرە کە چۆن پەنجا شیرینی لە یەک دەچن. ئەڵبەت دەکرێ دانەیەکیان لەتێکی لێ ببێتەوە، یەکێکی تر سەرەکەی پەڕی بێت. یەکێکی تر بەشێکی زیاتر بێ، بەڵام بەو جۆرەش دەگەیتە ئەو ڕاستییە کە هەموویان خاڵێکی هاوبەشیان هەیە. هیچیان بێ عەیب نین. بەڵام تۆ دەزانی خانەیەکی هاوبەشیان هەیە و هەست دەکەی تەواوی شیرینیەکانێ قاڵبیان هەیە. لەوەش زۆرتر تۆ زۆر ئاواتەخوازی ئەو قاڵبە ببینی، چونکە ئەم قاڵبە ناتەواوی نیە. بە واتایەکی تر بە جیاوازی لەگەڵ شیرینیەکاندا زۆر ڕێک و پێک و جوانترە. ئەگەر توانیت ئەم کێشە چارەسەر بکەیت دەگەیتە ئەو وەڵامە فەلسەفییە کە ئەفڵاتوون پێی گەیشت ئەویش وەک زۆرێک لە زاناکان لە ئاسمانەوە هاتە خوار بۆ زەوی و لەسەر لووتکەی ناسکی مووی کەروێشک وەستاوە ئەو تێڕامانە کە چۆن هەموو ڕووداوە سروشتیەکان لێک دەچن گەیشتە ئەو ئەنجامە کە هۆکاری ئەم ڕووداوە لەوانەیە ئەوە بێ کە لە پشتی بوونی هەر گیاندارێکەوە نموونەیەک هەیە ئەفڵاتوون ئەم شێوانەی بە نموونە هێنایەوە کە لە پشتەر ئەسپێکەوە، هەر بەرازێکەوە، هەر مرۆڤێکەوە، ئەسپی نموونە، بەرازێکی نموونە، مرۆڤێکی نموونە هەیە. دروست وەکوو ئەو شیرینی سازە کە دەتوانێت شیرینی بە شێوە مرۆڤ، بە شێوەی ئەسپ و هەتا دوایی بسازێنێت. چونکە شیرینی سازە ناودارەکان قاڵبی جۆراوجۆریان هەیە بەڵام بۆ هەر جۆرە شیرینییەک یەک قاڵب پێویستە. ئەفڵاتوون گەیشتە ئەو ئەنجامە کە لە پشت جیهانی مادییەوە دەبێت ڕاستییەکی شاراوە هەبێت. ئەو ئەم ڕاستییە بە جیهانی نموونە ناو دەبات و لەم جیهانەدا لە پشتە ڕووداوێکی سروشتییەوە نموونەیەکی هەمیشەیی و نەگۆڕ هەیە و ئەم گومانە قووڵە بە بیرۆکەی مووسولی ئەفڵاتوون